سەربەخۆیی چییە؟ لاپەڕە سی و دوو. خوێنەر، ئەمێستا تێگەیشتم چۆن کۆنگرە توانی هند بکاتە نیشتیمان، چۆن دابەشکردن هەستی نەتەوایەتی هۆشدار کردەوە و چۆن ناڕەزایی و نائارامی تێکڕای هندی گرتەوە. ئەمێستا پێمخۆشە بە بیروڕای خۆت دەربارەی سەربەخۆیی زانیارییەکی زیاترم پێبدەیت، چونکە من دەترسم ئەم وشەیە لای هەردووکمان خاوەنی هەمان واتانەوێت. گاندی. دروستە و دەشێ بابەتەکە وابێت. تۆ و من و هەموو ڕۆڵەکانی هند پەلەی سەربەخۆییمانە. بەڵام ئێمە کتومت لە واتای سەربەخۆیی دڵنیا نین. چونکە قسەوبات زۆرە دەربارەی پێویستی وەدەرنانی ئینگلیز لە هند. بەڵام وەکی دەردەکەوێ کەس بە چاکی دەرکی ئەوە ناکات کە لەبەرچی پێویستە ئینگلیز وەدەربنرێن. ئەگەر بەدەنگ هەموو داواکارییەکانمان هاتن. خوێنەر، هەموو ئەو شتەی کە من ئاواتەخوازیم ئەوەیە کە بیانبینم لە هەند دەچنە دەرەوە، ئەگەر هۆکارێکیش هەبێ ناچاریان بکات بەدەنگ ئەو ئاواتەوە بێن و لە وڵات بکشێنەوە و هاوکات بمێننەوە، ئەوا من هیچ ڕێگرییەک لەوەدا نابینم، بەوپەڕی سادەیی هەموو ئەو شتەی ئێمە تێیدەگەین ئەوەیە کە وشەی ڕۆیشت لە زمانی ئەواندا واتە مایەوە. گاندی. باشە با وای دابنێین کە ئینگلیز کشانەوە. لە پاش ئەوە چی دەکەیت؟ خوێنەر، من ناتوانم ئەمێستا وەڵامی ئەو پرسیارە بدەمەوە، چونکە کاروبار و پرس و بابەتەکان بە کاتی خۆیانەوە بەندن. گەر چووشنە دەرەوە بە پێی مەزەندەی تۆ، پێم وابێت ئێمە دەستوورەکەیان دەست پێوە دەگرین و لە فەرمانڕەواییدا شوێنی ئەوان دەگرینەوە. بەڵام ئەگەر دەست بەجێ لە سەر داخوازیی ئێمە کشانەوە، ئەو دەمە پێویستە لە سەرمان هەر خێرا سوپایەک بۆ پاراستنی وڵات و پارێزگاری کردن لە ئارامی و ئاساییش ساز بکەین. دواتر ئاسانە جڵەوی دەسەڵات بگیرێتە دەست. گاندی، تۆ کاروبار و پرس و بابەتەکان بەو جۆرە دەبینی، بەڵام من نەخێر. من ئەمێستا سەبارەت بەو بابەتە لەگەڵتدا ناکەومە مشتومڕەوە، بەڵکو وەڵامی پرسیارەکەت دەدەمەوە و ئەو کارە دەکەم کاتێک کە لە لایەنی خۆمەوە چەند پرسیارێکت لێ دەکەم. لەبەر چی دەتەوێ ئینگلیس بکەیتە دەرەوە؟ خوێنەر، لەبەر ئەوەی فەرمانڕەواییان بۆ هند، هندی هەژار کرد، ساڵ لە دوای ساڵیش سامانمان دەدزن و ناوەندە هەستیار و گرنگەکانی دەوڵەت لە دەستی خۆیاندا دەهێڵنەوە و کۆیلەمان دەکەن، قینیان لێمانە و جنێومان پێ دەدەن و هاوبەشیی هەستەکانمان ناکەن. گاندی. ئەدی ئەگەر دەستیان لە هەڵلوشینی سامانمان هەڵگرت و خۆشەویست بوون و لە نێو ئامێری دەوڵەتدا ئێمەیان لە ناوەندە هەستیارەکاندا دانا، تۆ هەر بەردەوام دەبی لەسەر باوەڕبوونت بەوەی کە بوونیان زیانبەخشە؟ خوێنەر، ئەو پرسیارە هیچ مانایەکی نییە، چونکە تا ڕادەیەکی زۆر لە پرسیاری ئەو کەسە دەچێ کە دەپرسێ و دەڵێت، ئایا هاوڕێیەتیکردنی پڵنگ مەترسیدارە ئەگەر پڵنگ سرووشتی خۆی بگۆڕێت؟ من پرسیارێکی لەو جۆرە بە کات بەفیڕۆدان دەزانم. هەر کاتێک کە پڵنگ گۆڕا، ئەو دەمە ئینگلیزیش دەگۆڕێ. گۆڕانی ئەم و گۆڕانی ئەویش دوو بابەتی ئەستەمن و دەبێت ئەوپەڕی گەوج بین تا بڕوامان وابێت کە ئەوە دەشێ ڕووبدات. گاندی. باوای دابنێین ئێمە حکومەتێکی سەربەخۆمان دەستگیر بوو، وەکی ئەو حکومەتە وایە کە لە کەنەدا یاخود لە باشووری ئەفریقادا هەیە. ئەمە مانای ئەوە دەگەیەنێت کە ئێمە بە ئامانجی خوازراو گەیشتووین؟ خوێنەر، ئەم پرسیارەش دیسان نە مانایەکی هەیە و نە کەڵک و سوود. لەبەر ئەوەی ئێمە تەنها بە وەرگرتنی هەمان ئەو دەسەڵاتانە بەو دۆخە ڕادەگەین، ئەو دەمەش لە تواناماندا هەیە لە ژێر سایەی ئاڵای خۆماندا دابنیشین. پێویستە لەسەر هند شوێن پێی هەنگاوەکانی یابان هەڵبگرێت، پێویستە خاوەنی گەشتی گەل و سوپای تایبەتی خۆمان بین تاوەکو ئەستێرەمان بدرەوشێتەوە، ئەو دەمەش هند دەتوانێت دەنگی خۆی بە هەموو جیهان بگەیەنێت. گاندی، وێنەیەکی سەرنجڕاکێشت بۆ ئەوە نیگارکێشا. لە ڕاستیدا ئێمە سیستەمی ئینگلیزیمان دەوێت بێ ئەوەی ئینگلیزمان لەلا هەبن. تۆ گەرەکتە خاوەنی سرووشتی پڵنگ بین بێ ئەوەی هیچ پڵنگێک لە ئارادا هەبێت. واتە تۆ دەتەوێ هند ئینگلیزی بێ. کاتێک کە ئەوەش دەستەبەر دەبێت، ناوی هندستان وەردەچەرخێت بۆ ئینگلستان. نەخێر نا، من سەربەخۆییم بەو چەشنە ناوێت. خوێنەر، من ئەو شێوەیەم پێش چاو خستی کە بە هۆیەوە دەرکی سەربەخۆیی دەکەم، گەر ئەو شتەش کە فێری بووین هەندێک بەهای هەبێت و گەر کارەکانی سپنسەر و میل و جگە لە ئەوان خاوەنی بایەخی خۆیان بن و گەر پەڕلەمانی ئینگلیزی باوکی پەڕلەمانەکان بێت، ئەوا من پێم وایە کە پێویستە لەسەرمان لاسایی گەلی ئینگلیز بکەینەوە تاوەکو لای ئێمەش بە وێنەی خودی ئینگلیز خۆیان بە جۆرێکی لێ بێت کە هیچ بیانییەک لە وڵاتەکەماندا بوونی نەبێت. ئەوەی کە ئینگلیز لە وڵاتی خۆیاندا کردوویانە لە نموونەی لە هیچ وڵاتێکی تردا ڕووی نەداوە، هەر بۆیە دانایی پێ دەڵێین هەندێک دامەزراوەی هاوشێوەی دامەزراوەکانی ئەوان دروست بکرێن. ئەمێستا دەمەوێ بۆچوونی تۆم لەو بارەیەوە گوێ لێ بێت. گاندی، هێدی هێدی دان بە خۆتدا بگرە. دواتر لە ماوەی ئەم گفتوگۆیەماندا لە بۆچوونی من لەو بارەیەوە دەگەیت. بەڵام من پێت دەڵێم زۆر لام دژوارە لە ڕاستی و سرووشتی سەربەخۆیی بگەم. ئەو بابەتەی کە تۆ ئێجگار بە سادەت دەزانی، هەر بۆیە ئەمێستا بەو هێندە بەس دەکەم و ئەوەت بۆ ڕۆشن دەکەمەوە و دەڵێم، ئەو شتەی کە تۆ بە سەربەخۆیی ناوی دەبەیت تارمایی سەربەخۆییە.